بەڕێزان لە بەرنامەکەی ئەمڕۆماندا دیسان و دوو بڕگەی جیاوازمان بۆ ئامادە کردوون ئازان لە سەتای بەرنمەکەمان هاوکارانمان دیدارێکیان بۆ ئامادە کردوین دیدارەکە لە سەرەوەیە کە لە ماوە ڕابردا حکوومەتتی هەرێم بەهۆی قەیرانی داراییەوە نرخی دیاری کردووە بۆ شمەک و هەروەها بۆ کری دوکان و هەر لەگەڵەوەشدا کری خانووی دابزاندووە هاوکارانمان دیدارێکیان بۆ ئامادەکردن لەگەڵ ئەمەر محەممەد بەرپرسی لەقی گەرمانی سندیکا کرێکاران سەبارەت بەوەی کە نرخەکان دیاریکراوە بەڵام تایسا هیچ لیژنەیەک پێک نێنراوە بۆ جەبەجەکردنی ئەو نرخانە یا بۆ بەدواداچوونی چۆنێتی جەبەجەکردنی نرخەکان لە بازاردا ئەمەش لە لای پیشەوەران و لەنا هاوڵاتیانیش کێشەی دروست کردووە ئێمە چینە لە هەوکارانمان کە دیدارەکان بۆ ئامادەکردین فەرمپێکە و گوێبیستی ئەو دیدارە بین. کاک عومەر محەمەد سڵاوت لێبێ وەکو سندیکای کرێکاران لقی گەرمیان هەندێک تێبینیتان هەبوو لەسەر ئەو بڕارانەی کە دراون لەلایەن لیژنەی باڵای ئابووری گەرمیانەوە بۆ کەمکردنەوەی نرخەکان ئێوە بە گوێرەی ئەو بەدواداچوونانەی کردوتانە تا چەند ئەم بڕارانە جێ ئەگرێەوە پیشەوەران لەو بارەوە چیڵێن لە ڕاستی ئێمە سپاس بۆ بۆ ڕادێدان ئێمە بەڕاستی لە کۆبنەوەکان بەردەوام داوام کردووە کە لجنەیەک، ڕێنماییەک، تەعلیماتێک، بڕیارە هەر شتێک دەرەکە بەدواداچوونی بۆ بکات یا پەرە لە جێبەجێکردنی بکات، چونکە ئێمە دوو مانگ ئەوە بنیزکەی دوو مانگ پێشیسە ئێمە بەو ماوە نیوە زیادە ئێمە ئەو کۆبوونەوەمان ئەنجام داوە بۆ هەردان بازاڕی ئێمەش وەکو سەندیکاکان ئەندامین لەو لیژنانە و هەموو بەرنامە بەرزیستەکانی گەرمیان ئەندامن لەو لیژنە بەڕێز پەرستیاری ئیدارەی گەرمیان خۆی سەرۆکی لیژنەکەیە. ئێمە سێ چوار لجنەمان هەیە بۆ ئەو بابەتانە، بۆ ئەو مەبەستانە، بۆ هەردان بازاڕی لەبەر بەرژەوەندی خەڵکی گەرمیان و دانوستانی شاری کەلار. بەڵام بەداخەوە ئێمە لجنەکان بڕیارێک ئەدەن، رێنماییە دەرەکەن، تەعلیماتێ دەرەکەن، لجنە نییە بەدواداچوون بکا بۆ جێبەجێکردنی، لجنە نییە بەدواداچوون بکا بۆی بزانێ لە کوێ جێبەجێ کراوە و لە کوێ نەکراوە. بۆیە من داوا ئەکەم. هەندێکیان چوونەوە هەندێکیان نەچوونە ئێمە وەکو سندیکاکان ئەمەمان بە حکوومەت وتووە وتومانە ئێمە هەر شتێک لەبەر بەرژەوەندی خەڵک و پیشەوەرانی سولی گەرمیان بێ ئێمە ئامادەین ئەندام و لایەنگرانی سندیکاکان ئەوانەی ئەندامی پیشەی لە ئێمە بخێنە سەر جادە بۆ پشتیوانی حکومت بۆ جێبەجێکردنی ئەو تعلیمات و ڕێنمایانە من ئەمە بەکارسوتومە ئێمە وەکو سندیکاکان شۆفێران پیشەوەران بە کرێکاران ئەوانەی ناوچەی پیشەسازی هەموو دێنینە سەر جادە ئەگەر بڕیارەکانی یەوە هەوڵ بەرگری لێ بکا و جێبەجێی نەکا بەڵام حکومەت خۆی تۆزێک هەنگاوەکان هێواشە نێ یانی کاک عمر باشە ئەوەی کەوتت وتت هەندێکی جێبەجێ بوو کراوە هەندێکی نەکراوە بۆن منە چی جێبەجێ کراوە؟ ئێمە مشکلەکانمان لێرە لە چیە ئێمە حکومەت داوای کردووە کە ئێمە سعری کرێی ئاپسۆ دابەزێنین، وەکو شۆفێران ئێمە لە رووی چاری رێکخراوە ئێمە نوێنەری شەرعی بە پێی یاسای کار، نوێنەری شەرعی شۆفێرانی سنووری گەرمیانین ئەوانەی کە هێڵیان هەیە و کاسبکارن، ئەنی لە بەرامبەر ئەوە کە ئێمە سعر دابەزێنین حکومەت چی کردووە؟ رسوماتی. سێ قات و چوار قات کردووەتەوە، ئینجای زۆر تاقی لە وەسفەکەی دە هەزار بۆ بۆتە پەنجا هەزار، تازەکردنەوەی ساڵانە بۆتە سەد و ناز، ئەنیە هەموو شتەکان سێ قات و چوار قات حکومەت لە ئیستا زیادی کردووە، چونکی هەموومان زانین ئەو قەیرانە قەیرانێکە بەرەو چی هەموومانی بردووە و حکومەت داوا ئەکا لە هاوڵاتیان هەرزان بازاڕی بکەن لە کاتێکیشا خۆی زەریبە و ڕسوماتی پێنج قات و چوار قات و سێ قات یانی ئەوەندە زیادی کردووە یانی تەسەور ناکەی. بڕیاری داوە کە سەدا سی کرێی دوکان بێتە خوارەوە، سەدا بیست کرێی خانوو بێتە خوارەوە، یانی خەڵکی پیشەوەر تا ئێستا چاوەڕێی ئەو لیژنانەیە کە بگەڕێ دوکانەکان و فشارێک بخاتە سەر خاوەن موڵکەکان بۆی ئەو کرانە داببن، هەندێ لە خاوەن موڵکەکان بەداخەوە بە. سعرەکان ئەبێ داگرن و دایبەزێنن بیست لە سەد و سی لە سەد؟ ئێمە بەڵێ بەڵێ ئێمە داواکەمان ئەوەیە کە ئەو لجنانە دیاری کراون ئەگەر دیاری نەکراون قەلە بکرێت لە دیاریکردنیان بۆی بە دواداچوون بکەن و خاوەن موڵکەکان بانگ بکەن پیان بڵێن ئەم ڕێنمایە ئەم تعلیماتە ئەم یاسایە ئەمە قەرارە یعنی ئەم قەرارەش هەر کەلار نییە هەر گەرمیان نییە سەرتاسەری هەرێمی کوردستانە یعنی ئەمە یعنی کاک عومەر ئەڵێی لیژنە تەشکیل کراوە بەڵام بەدواداچوون ناکا؟ بەڵێ بەڵێ لجنەکان بەڕاستی نازانم تەشکیل کراوە یان نە بەڵام من ئەم کۆ هەفتەیە دوو کۆبوونەوەمان بۆ داوام کردووە لە مامۆستا نەجیم سەرۆکی لجنەی نرخاندنی کرێ هاتبچۆیە تا خۆی سەرۆکی لجنەی ئەو مڵک و دوکان و هەندێک لە شتەکانی ترە بۆیە من داواکە بەگەر ئەو لجنانەش دروست نەکراون پەلە بکرێت لە دروستکردنی چونکی خەڵک ئەوە ساڵی نوێ بە قەیرانەوە ناڵێن و دوو مانگیشمان تێپەڕانووە، خاوەن موڵکیش بەردەوام دێنە سەر پیشەوەران داوای کرێی دوکانیان لێکەن و ئەمانیش بە ڕاستی بە ڕاستی ئەمە شتێکە ناشارێتەوە. بەڵێ، سپاس بۆ عومەر محەمەد، بەرپرسی لقی گەرمیانی سەندیکاکانی کرێکاران و کیشۆرانی کوردستان کە لە دیدارێکی ڕادیۆی دەنگدا سەبارەت بە دابەزاندنی نرخ و ئەو بڕیارانەی کە لیژنەی باڵای ئابووری گەرمیان لە چەند ڕۆژی ڕابردوودا بڕیاری لێداوە بە هەرزانکردنی بازار و دابەزاندنی نرخ لەو بارەیەوە گفتوگۆ و قسەی بۆ کردین زۆر سپاسیەکەین. ئەی شارەکەم زۆر دڵ تەنگم زۆر دڵ تەنگم زۆر دڵ تەنگم لە کاتێکە لە سار مینای شادۆنەر بە ئامادەکردنی لەسەر خەتەنەکردنی مێینە وەکەزانن ماوەی چەند ساڵێکە ڕۆژی خەتەنەکردنی مێینە لە سنووری گەرما باسەوە کرێکە کەم بوو بێتەوە لە فیچەرەکەی هاوکارمان دڵشادەنۆرە بەداداچوون کراوە لە لایەن ڕخراوەکانی بواری ژنان و هەروەها کەسانی پەیوەست و پەیوەندیدار بە بابەتەکەەوە بۆ ئەوەی بزانین ئاسی خەتەنەکردن چۆنە و ئێستا گەشتووە بەچی. ئەچینە لای فیچەرەکەی هاوکارمان دڵشادانۆرە. سەبیحە کە ماوەی زیاتر لە پانزە ساڵ کاری مامانی ئەنجام داوە، دەیان کچ و ژنی خەتەنە کردووە، بەڵام ئێستا دەڵێت، کە یاسا وازی لە کارەکەی پێهێناوە، لە کاتێکدا پێشتر بژێوی ژیانی لەسەری بووە. ئەم ڕێکخراوە یێژن مەنموعە ئەگەڕێن تەبلیقمان ئەکەن یێژن ناوێ بکرێ ئێمەیش ئیسا نایکەین نەوەڵا. سەبیحە کە لە گوندێکی دوورەدەستی نێوان کەرکووک و گەرمیان دادەنیشێت، ناوبەناو جەختی لەسەر وازهێنان لە کاری مامانی دەکردەوە، کە ئەزموونێکی دوورو درێژی لەگەڵ کاری خەتەنەکردندا هەبووە. وەڵا هەتای ساتەوە بیست و پێنج هەزار کردمەوە بیست کردمەوە بیست و پێنج هەزار کردم ئیستەش ئەوەیەی ساتە هیچ هیچم نیە و دەسم ناڕ بەخوا ملم کەلاوە نیە ڕمیایشەشم ئیتر نایشتوانم خاسیشی کەم باس قسە لە ماددەی شەشی یاسای ژمارە هەشت ی ساڵی دوو هەزار و یانزە ی توندوتیژی خێزانیدا خەتەنەکردنی مێیینە بە هەموو شێوەیەک قەدەغە کراوە کە سزای یەک ساڵ بۆ سێ ساڵ زیندانیکردن و غەرامەی پێنج ملیۆن بۆ دە ملیۆن دینار بۆ ئەو مامانو پزیشکانە دانراوە کە کاری خەتەنەکردن ئەنجام دەدەن. بەپێی بەدواداچوونەکانی ڕێکخراوی وادی ئەڵمانی، لە گەرمیان و ناوچەکانی کەرکووک خەتەنەکردن هەیە و ئەکرێ، بەڵام لە گەرمیان بە تایبەتی خەتەنەکردن بە نهێنی ئەکرێ، چونکە ترسە لە یاساکە، بەڵام ئەوە بەپێی بەدواچوونەکانی ئێمە لە شاری کەرکووک خەتەنەکردن ئەگەر یەکێک بیەوێ ئاساییە، چونکە یاساکە لە شاری کەرکووکا نەچووەتە بواری جێبەجێکردنەوە، حاڵەتمان هەبووە دایکەکە، مامانی دەست نەکەوتووە بۆی کچەکانی خەتەنە بکات، خۆی هەڵساوە بە پرۆسەی خەتەنەکردنی کچەکانی. هێشتا خەتەنەکردن لە بەشێک لە ناوچەکانی هەرێمی کوردستان بەردەوامی هەیە، هەرچەندە ڕێکخراوەکانی بواری ژنان هەوڵی زۆریان داوە بۆ هۆشیارکردنەوەی ژنان و ئاشناکردنیان بە زیانەکانی خەتەنەکردن. بۆ ئەوەی زیاتر ئێمە بۆمان دەرکەوێت لەنێو تەمەنی گەنجەکان ئایا تاوەکو چەند با بڵێن کۆمەڵگای کوردەواری ئێستا ئەو دیاریدەیە مومارەسە ئەکات، دیارە ئەوە دەرکەوتووە کە تا ئێستا ڕێژەکە زۆر کەمە، بەڵام تاوەکو ئێستا ئەو مەسحە تەواو نەبووە. زانایەکی ئایینیش دەڵێت خەتەنەکردن هیچ پەیوەندییەکی بە ئایینی ئیسلامەوە نییە. لە کوردستانی ئێمەدا ئەوەی من بە فەقێتی خوێندوومە هەتا ئیستا نەم بیستووە مەلایێ بە ژنان بانگ کا برێ خەتەنەی کچەکانتان بکەن وا وایە وا وایە نا باوێ کە هەر کراوە و مەلایش من ئی نەکردێ و زمانی پێغەمەر من نەکریا و بکرێ یا نەکرێ شتێک نەبووە بەڵام مادەم دکتۆر برێ ئەوە زیان بەخشە دکتۆر برێ نەکرێ باشە ئێمەش هەرڵێ نەکرێ باشە چونکە ئەوە واجب نییە و فەرز نییە هەتا سنت نییە بەو سنەتەی کە وەکو نێرینە سنت بێ خەتەنەکردنی مێینە لە نێو گوند و ناوچە خێڵەکیەکاندا بەربڵاوترە وەک لە سەنتەری شارەکان، هەروەک ڕێژەی خەتەنەکردنیش. لە نێوان ژنانی بەتەمەندا بەرزترە لە کچانی تازە پێگەیشتوو. دڵشاد ئەنوەر، دەنگی ئەمەریکا. خۆشەویستانم بەرنامە ئەمڕۆشمان کۆتایی هات پێشەوەی ماڵاویتان لێ بکەن بیرتانەیەنمەوە دەتوان سەردانی دەتوانن سەردانی سایتی فەرمی ڕادیو دەنگ بکەن www ڕادیو دەنگ دۆۆر یان لە تۆری کۆمەڵاتی فەیسبوک فەیسبوک داتکەم سلاش ڕادیو دەنگ دەتوانن هاوڕێ و هاوکاری ڕادیو دەنگ بن تا بەردامێک تر کە بەیەوە گەمە خواتان لەگەڵ.